بەرنامەی بگە بە کاروانی ساڵحان خۆری تەمەن وا خەریکە هێواش هێواش بەرەو ئاوابوون مل دەنێ تاکو شەوگار عبای ڕەشی بەسەر ڕووتاندا نەهێناوە و تارمایەکان نەبوونەتە هاو بەشی ڕێت وەرە و دەست خەباوەشی خۆر وەرە و تاوێ لەگەڵماندا خۆمان بە خۆشحاڵ دەزانین کەوا خوای گەورە دەرفەتی داین جارێکی تر بە ئێوەی بەڕێز و خۆشەویست بگەینەوە لە خوێندنەوەی کتێبی بگە بە کاروانی ساڵحان خۆشەویستانی بەڕێز گەیشتین بە بەشی چوارەمی کتێبەکەمان خاڵی سێم باز لەو چوار خۆشەویستەی ساڵحان دەکەین خۆشەویستی پێغەمبەری ئەکرەم عليهەیهی سەلات وەسەسلام لە لای ساڵحان زۆر سەرکردە هەبوە زۆر بەرپرس و فەرمانڕەوا هەڵکەوتوە پیاوی چاک بون بەڵام خەڵکی خۆشی نەویستون چونکە هەموو ئەو هۆکارانەیان تێدا نەبوە کە شایەنی خۆشەویستی بن هەرچەندە بە جوانیش گوێڕایەلی کراون بەڵام هیچ کەس وەک پێغەمبەری خوا صلی اللە علیه و سلم نەبووە، لەگەڵ ئەوەدا کە سەرکردەیەکی قسە ڕۆیشتوو و دەسەڵاتدار بووە، لە هەمان کاتدا زۆر زۆر خۆشەویست بووە لە ناو هاوەڵاندا، چونکە خوای عزوجل لە قورئاندا باسی ئەو سۆز و میهرەبانی و خۆشەویستیەی ئەو دەکات واتە، ئەی باوەڕداران، پێغەمبەرێک لە خۆتان هەڵکەوتووە کە دڵی زۆر نەرمە بۆتان و غەمبار دەبێت بە ناسۆرییەکانتان و زۆر سوورە لەسەر پارێزگاریتان بۆ هەموو باوەڕداران بە بەزەی و سۆز و میهرەبانییە. هەروەها خوای پەروەردگار جارێکی تر لە قورئاندا دەفەرموێت. وَلَسَوْفَ یُعْطِیکَ رَبُّکَ فَتَرْضَا. سورەی الضحی ئایەتی پێنج. واتە خوای گەورە دەفەرموێت بێگومان و بە دڵنیاییەوە خوای خۆت ئەوەندەت پێ دەبەخشێت تا ڕازیت دەکات و عەبدوڵڵای کوڕی عەباسیش خوا لێ ڕازی بێ لە تەفسیری ئەم ئایەتەدا دەفەرموێ ڕازیبوونی پێغەمبەر صلی الله علیه وسلم لەوەدایە کە خوا هەموو ئوممەتەکەی بخاتە بەهەشتەوە ئەبو هوڕەیڕە خوا لێ ڕازی بێ لە پێغەمبەری خواوە صلی اللە علیه وسلم دەگێڕێتەوە کە فەرموویەتی، بۆ هەموو پێغەمبەرێک داواکاریەک هەیە کە خوا بۆی جێبەجێ دەکات و بەڵام من ئەو داواکاریم لە دنیا بەکارناهێنم بەڵکو هەڵی دەگرم بۆ ڕۆژی قیامەت و ئینشا ئەللا لەوێ داوا لە خوا دەکەم کە شەفاعەتم لێ قبول بکات بۆ ئومەتەکەم. خۆشەویستیی پێغەمبەر صلی اللە علیه و سلم چێژ و تامێکی زۆر جیای هەیە لە خۆشەویستی هەموو شتەکانی تری ئەم دنیایە و هەر کەسێ ئەو خۆشەویستیە لە دڵ و دەروونیدا ڕەگی داکوتا بە هەموو دنیای ناگەوڕێتەوە تەنانەت ئەگەر بەندەیش بێت ئازادی پێ ببەخشێت قبوڵی ناکات و خزمەتکردنی خۆشەویستەکەی بە ئازادی دەزانێت و ئەموانەیش هاوەڵ و خزمەتکارەکەی خۆشەویستمان زەیدی کوڕی حاریثە خوا لێ ڕازی بێ پێشکەشمانی دەکات جەبەلەی کوڕی حاریثە خوا لێ ڕازی بێ برای هاوەڵی دڵسۆزی پێغەمبەرمان زەیدی کوڕی حاریثە بوو هاتە خزمەتی خۆشەویستمان صلی اللە علیە وسلم و پێی وت، هاتووم بەدوای زەیدی برامدا بەڵکو لەگەڵمدا بینێرێتەوە، پێغەمبەریش صلی اللە علیە وسلم فەرمووی با لەگەڵتا بێتەوە، ئەگەر خۆی حەز دەکات من دەست نادەمە ڕێگای. بەڵام زەیدی دڵسۆز و ئەویندار فەرمووی، وەڵڵاهی ئەی پێغەمبەری خوا، جگە لەلای تۆ هەرگیز لەلای کەس نامێنمەوە. یەکێ لە نیشانەکانی خۆشەویستی پێغەمبەرمان صلی اللە علیه وسلم ئەوەیە کە هەر کاتێ ناوی برا سەڵاواتی لەسەر بدەین و لە کاتەکانی تریشدا سەڵاواتی بۆ بنێرین و ئەمە پێشەوایەکی مەزنی ئەهلی سنە و جەماعەیە کە ناوی محەممەدی کوڕی ئیدریسی شافعیە و بەجۆرێ سەڵاواتی لەسەر خۆشەویستمان داوە کە پێغەمبەر صلی اللە علیه و سلم هەر ئەوەندەی پێکراوە کە داوا لە خوای خۆی بکات کە لە قیامەتدا لێپرسینەوەی لەگەڵدا ناکات باوکی بەیانی ئەسبەهانی دەڵێ لە خەودا گەیشتمە پێغەمبەری خوا صلی اللە علیه و سلم و پێم وت ئەی نێرراوی خوا ئایا هیچ تایبەتمەندی و خسووسیاتێکت بۆ ئامۆزاکەت هەیە محەممەدی کوڕی ئیدریسی شافیعی پێغەمبەریش صلی اللە علیه وسلم فەرمووی تکام بۆ کردووە لەلای خوا کە لە ڕۆژی قیامەتدا محاسبەی لەکرێت منیش پێم وت بەهۆی چ کردەوەیەکیەوە ئەی پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم ئەویش فەرمووی جۆرە سەڵاواتێکم لەسەر دەدات کە کەس سەڵاواتی بەو جۆرەی لەسەر نەدام و وتویەتی خوایە سەڵاوات برژێنە بەسەر محەممەددا بە ئەندازەی ذیکری هەموو ذیکرکاران و بە ئەندازەی بێئاگایی بێئاگایەکان. هاوەڵان خوایان لێ ڕازی بێ بە جۆرێ پێغەمبەریان خۆش دەویست کە لە جەنجی ئوحوددا خۆشەویستمان صلی الله علیه وسلم ڕوومەتی پیرۆزی بریندار بوو هەمویان ئاگریان تێبەر بوو دەستیان کرد بە گریان و بێباوەڕانیش ئەوەندەی تر دڵیان داخستن و هەواڵی کوشتنیان بڵاو کردبیەوە بەڵام مالیکی کوڕی سینان خالی ڕازی بێ کە باوکی ئەبوو سەعیدی خۆدریا خالی ڕازی بێ بە جۆرێ سەلماندی بۆمان کە خۆشەویستی پێغەمبەر نابێت سنووری هەبێت. تەبەڕانی لە ئەوسەتدا هێناویەتی کە ئەبو سەعیدی خوودری، خوا لێ ڕازی بێ دەگێڕێتەوە کە مالیکی کوڕی سینانی باوکی کاتێ ڕوومەتی پێغەمبەری خوای صلی اللە علیه وسلم لە جەنگی ئوحوددا بریندار بوو خوێنی لێ دەڕۆیشت دەمی نا بە برینەکەوە و خوێنەکەی هەمووی مژی و پاشان قوتیشی دا، کاتێ لێیان پرسی ئایا تۆ خوێن دەخۆیتەوە فەرمووی بەڵێ خوێنی پێغەمبەری خوا صلى الله عليه وسلم دەخۆمەوە پێغەمبەری خوایش صلى الله عليه وسلم فەرمووی خوێنم تێکەڵی خوێنی بوو ئیتر بە ئاگری جەهەنم ناسووتێت مەپرسن کەی قیامەت دێت چونکە توێشێکی گەورە هەیە ئامادەی بکەن بۆ ئەو ڕۆژە سەختە و لەوێ دەگاتە فریاتان ئەویش خۆشەویستی خوا و پێغەمبەرەکەیەتی صلی اللە علیه وسلم بخاری و موسلیم دەگێڕنەوە لە ئەنەسەوە خۆیان لێ ڕازی بێ کە پیاوێک هاتە خزمەت خۆشەویستمان صلی اللە علیه وسلم و پێیوت کەی ڕۆژی قیامەت دێت پێغەمبەری خۆشەویستی صلی اللە علیه وسلم فەرمووی چیت بۆ ئامادە کردووە پیاوەکە وتی شتێکی وام بۆ ئامادە نەکردووە تەنها ئەوەندە نەبێت خوا و پێغەمبەرەکەیم صلی الله عليه وسلم خۆش دەوێت پێغەمبەری سەروەرمان صلی الله عليه وسلم پێی فەرموو دەی مرۆڤ لەگەڵ ئەو کەسەدا دەبێت لە قیامەتدا کە خۆشی دەوێت ئەنەس دەفەرموێ هیچ کات دڵخۆش نەبووین ئەوەندەی ئەو کاتەی کە پێغەمبەر صلی الله عليه وسلم فەرمووی المرء مع من احب منیش پێغەمبەر صلی اللە علیە وسلم و ابو بکر و عمرم خۆش دەوێت و هیوادارم لەگەڵ ئەواندا بم لە ڕۆژی قیامەتدا لەبەر خۆشەویستیم بۆیان سوپاس بۆ ئەو خوایەی خۆشەویستی پێغەمبەرەکەی صلی اللە علیه وسلم کردوەتە مەرجی دامەزرانی باوەڕەکەمان دەبێت لە ماڵ و منداڵ و سامان و خێزان و کەس و کار و هەموو خەڵکی خۆشترمان بوێت ئەنەسی کوڕی مالیک خوای لێ ڕازی بێ دەگێڕێتەوە لە پێغەمبەری خواوە صلی اللە علیه وسلم کە فەرموویەتی، باوەڕتان دانامەزرێت و باوەڕتان بە تەواوی نەهێناوە و تا ئەو کاتەی واتان لێ دێت منتان لە خێزان و سامانتان و هەموو خەڵکی تریش خۆشتر بوێت. ئەمەش قۆناغێکی بەرزە و تەنها ساڵحان پێیدەگەن یەکێ لە نیشانەکانی خۆشەویستیمان بۆ پێغەمبەری ئیسلام صل الله عليه وسلم ئەوەیە کە ناوی منداڵەکانمان بە ناوی مباڕەکی ئەوە بنین و زۆر ئاساییە کە هەموو ماڵێک محەممەدێکی تێدا هەبێت کە ئەمەش وای کردووە لەو ناوە کە بۆتە زۆرترین ڕێژەی ناونان و هەندێ دەڵێن بیست و پێنج ملیۆن محەممەد لە جیهاندا ناویان هەیە. دەی با بزانین عەلی کوڕی ئەبوو تاڵیب چی دەفەرمێت؟ محەممەدی کوڕی حەنەفیە دەڵێت، عەلی خوای لێ ڕازی بێت چووە خزمەت پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم و پێی وت، ئەگەر کوڕێکم بوو دەتوانم ناوی بنێم بە ناوی تۆوە و شووڕەتیشی بە شووڕەتی تۆوە؟ پێغەمبەریش صلی اللە علیە وسلم فەرمووی، بەڵێ و ئەمەش تایبەتمەندی پێغەمبەر بوو لەم بوارەدا بۆ عەلی. خۆشەویستی پێغەمبەر صلی اللە علیە وسلم زۆر زەڕوڕە بۆمان تاوامان لێ بێت لەو پێناوەدا هەرزان و گران ببەخشین ئەگەر پێویست بکات گیانی خۆشمان ببەخشین و هاوەڵێکی دڵسۆز و گیان لەسەر دەستی پێغەمبەرمان ناوی زەیدی کوڕی دەسەنەیە خوای لێ ڕازی بێ وانەیەکی مەزن فێری مرۆڤایەتی دەکات لە بواری خۆشەویستی ئەو سەروەرە و ئاینە پاکەکەیدا هاوەڵێکی پێغەمبەرمان کە ناوی زەیدی کوریست دەسەنەیە خوای لێ ڕازی بێ کۆمەڵێ ناپاخیانەتیان لێکرد و گرتیان و بردیان دانە دەستی قڕیشیەکان و ئەوانیش فەرمانی پارچە پارچەکردنیان بۆ دەرکرد لەگەڵ خوبەیبی هاوڕێیدا و پێش ئەوەی شەهیدیان بکەن ئەبو سفیان لێی پرسی سوێندت ئەدەم بەخوا ئەی زەید ئایا تۆ ئێستا پێت خۆشە تۆ لە ناو ماڵ و منداڵی خۆتا بوویتایە و محەممەدیش صلی الله علیه وسلم لەم جێگایی تۆدا بوایە و بماندایە لە ملی؟ زەید لە وەڵامدا فەرمووی، وەڵڵاهی من پێم خۆش نییە کە لە ناو ماڵ و منداڵی خۆمدا بم و محەممەدیش صلی اللە علیه و سلم لەو شوێنەی ئێستای دڕکێک بچێت بە پێیدا. اللە اکبر چ خۆشەویستیەکە و ساڵحان دەبێت لە خۆیاندا بیهێننە دی. بۆیە ئەبوو سوفیان وتی تا ئێستا کەسم نەدیوە کەسی خۆش بوێت بەو جۆرەی کە هاوەڵانی محەممەد محەممەدیان خۆشەوێت عليهەیهی سەلات وەسەسلام تا ئێستا کەس نەبوو بە وێنەی محەممەد سەڵ الله عليه وسلم خۆشەویست بێت بە جۆرێ لە کاتی سەرتاشینیشدا هاوڵان نیان هێشتوە تەڵێ مووی بکەوێتە سەرزەوی و خێرا گورتیانەتەوە و هەڵیان گرتووە لە ماڵەکانیاندا. ئەنەسی کوڕی مالیک خوای لێ ڕازی بێ دەڵێت پێغەمبەری خوام صلی اللە علیە وسلم بینی دەلاک سەری دەتاشی و کۆمەڵێک لە هاوەڵان بە دەوریا دەهاتن و دەچوون نیان دهێشت تەڵێ موو بکەوێتە خوارەوە و خێرا دەیان گرتەوە و دەکەوتە ناو لەپی یەکێکیان و زانای خەوپەرژینکەری تابعینیش محەممەدی کوڕی سیرین ڕەحمەتی خوای لێبێ لەسەر ئەو فەرموودەی ئەنەس دەفەرمێت، تەنها یەک تەڵ لەم وانەم دەست بکەوتایە لە هەموو دونیا پێم خۆشتر بوو. خۆشەویستی کەسوکاری پێغەمبەرمان صلی اللە علیه وسلم بەشێکە لە خۆشەویستی مسوڵمان بۆ پێغەمبەرەکەی صلی اللە علیه وسلم. بۆیە عومەری کوڕی خەتاب خوای لێ ڕازی بێ بەو چەشنە لەگەڵ فاتیمەی کچی پێغەمبەرماندا هەڵسوکەوتی کردووە. عومەری کوڕی خەتتاب، خوای لێ ڕازی بێ، بە سەردان چوو بۆ ماڵی، فاتیمەی کچی پێغەمبەرمان صلی اللە علیه و سلم، و پێی فەرموو، ئەی فاتیمە! سوێند بە خوا پێغەمبەری خوا کەسی ئەوەندەی تۆ خۆش نەدەویست و وەڵڵاهی منیش لە دوای خۆشەویستی باوکت کەسم ئەوەندەی تۆ خۆش ناوێت. ساڵحان زۆر خەفەتبار دەبن بەو وەزعەی کە مسوڵمانانی تێکەوتوە و وردە وردە لە قورئان و فەرموودەکانی پێغەمبەر دوور دەکەونونەتەوە، ئەوەش ئەبوبەکری سدیقە خوای لێ ڕازی بێ کە محمد صلی اللە علیە وسلم تەنها خۆشەویستی بوە لە ژیاندا و بزانین لەگەڵ مردنی خۆشەویستەکەی چی بەسەر دێت. عەبدوڵڵای کوڕی عومەر خوای لێ ڕازی بێت دەفەرموێت، هۆی سەرەکی مردنی ئەبوبەکری سدیق خوای لێ ڕازی بێ بەهۆی خەفەت خواردنیەوە بووە کە هاوڕێ و خۆشەویستی عومەری لەدەست دابوو بەهۆی ئەوە وردە وردە لەشی لاواز بوو تا لە ئاکامدا مرد خوای لێ ڕازی بێت. خۆشەویستی ساڵحین بۆ پێغەمبەرەکەیان دەبێت بە ئەندازەیەک بێت کە ئامادەبیت بە خۆت و باوک و دایک و خێزان و کەس و کارت بوترێت بەڵام بچووکترین توانج لەو خۆشەویستە نەدرێت ئەوە تەڵحی کوڕی عبدوڵایە خوای لە ڕازی بێ لە ناو جەرگەی جەنجی ئەحد داوانێکمان پێ دەڵێتەوە دەربارەی خۆشەویستی پێغەمبەری خوا صلى الله عليه وسلم تا نەوەکان نیە ماینە پاکە بەرە لە دوای بەرە ئەم خۆشەویستیە لە ناو دڵی نەوەکانیاندا بچێنن. قەیس دەگێڕێتەوە و دەڵێت تەڵحەی کوڕی عەبدوڵڵا خوای لێ ڕازی بێ لە جەنگی ئوحوددا ئەوەندە دەستی دابوویە بەر ئەو تیرانەی کە بەرەو ڕووی پێغەمبەر دەهاتن و بەردەستی ئەو دەکەوتن و گوێی بە ئازارەکەی نەدابوو تا لە ئاکام دا ئەو دەستەی تووشی شەلەل بوو لە کار کەوتبوو. ساڵحان لە پێناوی ئایینەکەی محەممەد صلی اللە علیه وسلم دا کە ئەوەش هەرە پلەی بەرزی خۆشەویستی پێغەمبەرە هەموو سامان و پارەیەکیان دەبەخشن تا ئایینی خوا زاڵ دەبێت بەسەر هەموو ئایین و ڕێبازە دەستکردەکاندا. ئەمەش پیاوە ساڵحە مەزنەکەی ئیسلام، ئەبو بەکری سدیقە، تۆماری کرد لەم دیمەنەدا. ئەبو هوڕەیرە خوای لێ ڕازی بێ دەڵێت پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم فەرمووی، سوودم لە هیچ پارە و سامانێک وەرنەگرتووە ئەوەندەی سوودم لە سامان و پارەی ئەبو بەکر وەرگرتووە، ئەبوبەکر خوای لێ ڕازی بێ دەستی کرد بە گریان و پێی وت بۆچی خۆیشم و سامانەکەیشم هەمووی هی تۆ نییە ئەی پێغەمبەری خوا صلی الله علیه وسلم بەڕاستی هاوەڵان پێڕێکی ئەوەندە دڵسۆز و بەرز بوون لە هەموو شتێکدا بۆ ئێمە سەرمەشقن و لە پێغەمبەر خۆی زیاتر خەمی گیانی پێغەمبەرەکەیان بووە و هەمیشە پاسەوان و پارێزگاری بوون و ئەمەش ئەبوو ئەیوبی ئەنساریە خوای لێ ڕازی بێت شەو ناخەوێت و تا بەیانی بە شمشێرەکەیەوە لە بەردەم چادرەکەی پێغەمبەردا ئێشک دەگرێت بە ئەو نمونە بەرزە شوێر بین و ئامادە بین ڕۆژێ لە ڕۆژان بۆ ئەم ئاینە پاکەی خوا خۆمان پڕچەک بکەین و پارێزگاری لێ بکەین عبدوڵای کوڕی عباس خوای لە ڕازی بێ دەجێڕێتەوە کە لە دوای ڕزگارکردنی خەیبەر پێغەمبەری خوا صلی الله عليه وسلم کچی حاکمەکەی خەیبەری خواست و کاتێ شەو داهات چوو بۆ ناو چادرەکەی بۆ لای خێزانی نوێی، بەڵام ئەبو ئەیوب بە دزی پێغەمبەری خواوە صلی اللە علیه وسلم ئەو شەوە تا بەیانی بە شمشێرەکەیەوە لە بەردەم چادرەکە دەهات و دەچوو، جارجار گوێژی دەنا بە چادرەکەوە، کاتێ لە بەیانیدا پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم بە خەبەر هات و گوێی لە دەنگی پێی کەسێک بوو بۆیە فەرمووی، کێیە؟ ئەبو ئەیوب وتی، منم، ئەبو ئەیوب، پێغەمبەر، صلی اللە علیه وسلم، فەرمووی، ئەی تۆ لەوێدا چی دەکەیت؟ ئەبو ئەیب وتی، ئەی پێغەمبەری خوا، خەمی تۆم بوو، چونکە ئەم کچە تازە بووکە و ئێ پاشان تۆ باوکی و مێردەکەیت بەو دەردە برد، لەبەر ئەوە من لە نیاز خراپی ئەو ژنە دڵنیا نەبووم، وتم بەس گوێم لە جوڵەیەک بێت لەو ژنەوە دەربچێت ئەزانم چی لێ دەکەم، پێغەمبەری خوا صلی اللە علیه و سلم دوو جار فەرمووی ڕەحمەتی خوات لێ بێت ئەی ئەبو ئەیوب ڕەحمەتی خوات لێ بێت ئەی ئەبو ئەیوب لەوانەیە کەسێک هێشتا ناوێت بچێتە ناو کاروانی ساڵحانەوە بە گومانەوە بپرسێت و بڵێت دەی ئەوانە سەحابە بوون و کێ دەتوانێ بگاتە ئەوان؟ دەی خۆ ئەم خوشکەی کە سەردانی عایشە دەکات لە هاوەڵان نییە و چەندان ساڵ لە دوای وەفاتی خۆشەویستمان هاتووە بۆ ماڵی عایشە و بزانین چۆن پێغەمبەری خوای خۆشویستووە، عەبدوڵڵای کوڕی موبارەک ڕەحمەتی خوای لێ بێت دەفەرموێت، ئافرەتێک هاتە خزمەتی دایکی باوەڕداران عایشەی کچی ئەبوبەکری سدیق خوای لێ ڕازی بێ، پێی وت، دایە گیان، گۆڕەکەی پێغەمبەری خوام پێ نیشان بدە. عایشەش خوای لێ ڕازی بێ بردیە سەر گۆڕەکەی و ئەویش ئەوەندە گریا بۆی تا گیانی دەرچوو. هەر کەسێ بە نیازە پێغەمبەری خوای صلی اللە علیه وسلم خۆش بوێت تازە پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم لە دنیا دەرچووە و خوای گەورەش نەیکردین بە هاوڕێی ئەو نێردراوە مەزنە دەی کەواتە چۆن چۆنی ئەمڕۆ خۆشمان بوێ؟ بۆ وەڵامی ئەم پرسیارە دەتوانین سوود لە گەورە پیاو ساڵحی سەردەمی تابعین وەربگرین کە ناوی سەعیدی کوڕی موسەیەبە و فێرمان دەکات کە ڕێز لە وتە و فەرموودە جوانەکانی بگرین و جێبەجێیان بکەین ئەوە مانای خۆشەویستی محەممەدە صلی الله علیه وسلم مالیک دەگێڕێتەوە و دەڵێ کابرایەک هاتە خزمەت زانای گەورە و ناوداری تابعین سەعیدی کوڕی موسەیەب ڕەحمەتی خوای لێبێ بۆ پرسیارێک دەربارەی فەرمودەیەکی پێغەمبەر و لەو کاتەدا سەعید زۆر نەخۆش دەبێت و ڕاکشابوو لە جێگەدا هەرکە پرسیارەکەی جێ لێبوو خێرا و بەپەلە هەستایە سەر پێ و بەدانیشتنەوە وەڵامەکەی دایەوە پیاوەکەش پێی ناخۆش بوو کە عەزیەتی زانای پایەبەرزی دا و پێی وت، مەبەستم ئەوە نەبوو کە ناڕەحەتت بکەم. سەعیدیش فەرمووی، خۆم پێم ناخۆشە کە فەرموودەی پێغەمبەری خوای خۆشەویست صلی اللە علیه وسلم باس بکەم و ڕاکشابم. وەرن یاران، ئەگەر ڕاست دەکەین و تامەزرۆی کاروانی ساڵحینین، با هەر کاتێ ناوی پێغەمبەری مەزن دەبرێت بڵێین صلی اللە علیە وسلم و هەیبەتێکی گەورەی هەبێت لە دڵەکانماندا و پێمان ناخۆش بێت کە ناحەزان سوکایەتی پێ بڵێن بەڕائی کوڕی عازیب خوای لێ ڕازی بێ یەکێکە لە هاوەڵە دڵسۆزەکانی پێغەمبەرمان و بزانین چۆن پرۆگرامی ڕێزگرتن و هەیبەت نواندنمان فێر دەکات بەرامبەر بەو خۆشەویستە. بەڕای کوڕی عازب خوای لێ ڕازی بێت دەفەرموێت، چەند جار ویستوومە پرسیارێک لە پێغەمبەری خوا بکەم، بەڵام لەبەر هەیبەتی پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم لە دڵمدا پرسیارەکەم نەکردووە و بۆ ماوەی دوو ساڵ دوام خستووە. جا خوشکان و برایانم ئەگەر دەتانەوێت پێغەمبەری خواتان خۆش بوێت زۆر دوورە بگەنە ئەو عەشقە کە مادەم دڵتان لە لای ئەو نییە و لە ژیاندا بە ئەو دڵتان نەکرێتەوە و مردنیشتان خۆش نەوێت، چونکە مردن لە ئەوتان نزیک دەکاتەوە و پیاوە ساڵحەکەی ناوهاوەڵان، بیلالی حەبەشی، خوای لێ ڕازی بێ، لە سەر مەرگیشدا هەر موحەممەدی خۆش دەوێت و وانەی خۆشەویستی و عەشقی ئەو زاتە پیرۆزەمان فێر دەکات و فێری خێزانەکەی و مسوڵمانانیش دەکات. کاتێ هاوەڵی پێغەمبەری خوا، صلی اللە علیه وسلم، بیلالی حەبەشی، خوای لێ ڕازی بێ، گەیشتە سەرەمەرگ و گیانەڵڵا و کەمێ لە هۆش خۆی چوو، لەو کاتەدا خێزانەکەی وای زانی لە دونیا دەرچووە، بۆیە بە هەموو دەنگی هاواری کرد، ئای کە جێگای خەفەتە! جا لەم کاتەشدا بیلال گوێی لێ بوو، چاوی کردەوە و فەرمووی پێی، نەخێر، نەخێر، جێگای خەفەت نییە، بەڵکو ئای چەندە خۆشە، چونکە سبەینێ دەگەمە خۆشەویستان، محەممەد و. هاوەڵانی، بەڕێزان و خۆشەویستان، بەم ئەندازەیە هاتینە کۆتایی ئەڵلقەی ئەو جارەشمان تا ئەڵلقەی داهاتوو بەخوای گەورەتان دەسپێرین کە سپاردە زایە ناکات وەسەلام علیکم وەڕەحمەت اللهی وبەڕەکاتوه.